في العالمين انك حميد مجيد اوصيكم عباد الله ونفسي الخاطئه بتقوى الله وطاعته وامتثال أوامره وكثرة مخافته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتی اکون احب الیه من والده و ولده و الناس اجمعین سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەر هەموو لایەکدا و خوای پەروەردگار هەموو لایەکمان بپارێزێ لە دەرد و بەڵا و نەخۆشی لە ئافات و لە فیتنە لە موسیبەت خوای پەروەردگار شیفای نەخۆشەکان بدات خوای پەروەردگار لە مردووەکان خۆش ببێ بەڕێزان وەک جمعی پێشو عرزم کردن دوێنێ دوانزەی ڕەبیع ئەوەل بوو دوانزەی ڕەبیع ئەوەل لای زۆرینەی مسلمانان لە جیهانە دانراوە بە ڕۆژی لە دایک بوونی پێغەمبەری خوا لە ڕۆژی دووشەممە بۆیە حەزم کرد ئەمڕۆ بابەتی وتارەکەی پێشوو کە ئەو کەسانەی خوا خۆشی ناوێن کە پێنج دانیان باس کرد و پێنجی ماوە تاخیری یەکەم بۆ جمعی داهاتوو ئەمڕۆ دەچینە خزمەت پێغەمەرگیان سەل الله عليه وسلم ناونیشانی وتارەکەیشم با دروشمەکانی خۆشەویستیمان بۆ پێغەمبەر صلی الله علیه وسلم بکەین بە کردار هەموو ساڵێک گەلانی مسلمانی جیهان لە مانگی ڕەبیع الأولدا پەیمانی خۆشەویستی و پشتیوانی و شوێنکەوتنیان بۆ پێغەمەری خوا محەممەد المستەفا دووپات دەکەنەوە، بەسەرفی نەزەر لەو کێشمەکێشەی دروست دەبێت لەسەر دروستی و نادروستی یادی لەدایکبوون، من وا دەزانم خێرێکی گەورەی تیایە و خزمەتێکی باش بە ئاینەکەمان و ناسینی پێغەمبەر و نوری چاوانمان دەکات لەم سەردەمی عولەمە و تکنۆلۆجیا و هەوڵدانی دابڕینی گەل لە دینی خوا و لەم سەردەمی کردنەوەی دەرگای هەرچی بابەت و بەزمی نەشیاوەدا لە ناو تۆڕە تۆڕەکانی ئینتەرنێت و سەنتەر و مەساجخانەکاندا لەم سەردەمی جام بوونی عەقڵ و عیلم و داڕمانی ئەخلاقی کۆمەڵگایەدا، لەم سەردەمی وشک بوونی خوێندنەوە و نووسین و هەڵوەشاندنەوەی خێزانەدا، لە زۆربەی شار و شارۆچکە و گوندەکانی کوردستاندا مامۆستایانی دڵسۆز و گەنجانی خوێندەوار و پیاوانی ڕیش سپی و دایکانی بەڕێز بۆ بەسۆز بۆ پێغەمبەری خوا و دڵسۆز و خەمخۆری ئیسلام بەرنامە ڕێژی دەکەن بۆ ناساندنی پێغەمبەری خوا و شارەزابوون لە ئاینی پیرۆزی ئیسلام بە وتار و بە سروود و بە سیمینار و خوێندنەوە و کردنەوەی خولی لەبەرکردنی قورئان و فەرموودەکانی پێغەمبەر و بە بەخشینی ماڵ و هاندان بۆ پۆشتەیی و لەبەرکردنی بەرگی شەرعی و جێبەجێکردنی سونەتەکانی پێغەمبەری خوا کۆمەڵگای کوردەواری گیانێکی نوێی بەبەردا دەکرێتەوە و پێغەمبەرەکەی دەناسێت و خۆشەویستی لە دڵیا بەهێز دەبێت مسلمانان ئێستا دەڕۆمە سەر ناونیشانی بابەتەکەم کە با ئێمە خۆشەویستیمان لە قسە و دروشمەوە بکەین بەکردەوە بۆ پێغەمەری خواسە لە الله عليه وسلم مەعلومی جەنابتانە هەر کەسێک بێنی لەو سەر زەویە ئەگەر دینی ئیسلامی قبوڵ نەکردبێ پێویستە لەسەری دوو ڕستە بڵێت ئەشهد ئەن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله بەم دوو عیبارەتە دەبێتە موسڵمان دیارە ئەمەش نابێ بە زمان بیڵێ ئەبێ لە دڵیا چەسپی بێ و متمانەی تەواوی پێی هەبێ ئینجا بە زمان ئیعلانی بکە چونکە ئەگەر کەسێک بە دڵ باوەڕی بەم کەلیمەی شایەتومانە نەبێ بەڵام بەدەم بیڵێ ئەوە پێی ئەڵێن منافق ئەوە دووڕووە لای خوا حاڵی زۆر خراپە لە ژێری ژێرەوەیە لە خوار کافرانەوەیە بۆیە بێ هەموو بەڕێزێک هەموو ئینسانێک بە دڵ قەنەعەتی ببێ غەیری زاتی ئەڵڵا خوایەکی تر خالقێکی تر فەرمانبەردارێکی تر فریاد ڕەسێکی تر پەناپێبراوێکی تر لە کەون و کائیناتا نییە لا ئیلاهە إلا الله و دوایشە بێ نیوەکەی تری بڵێی ئەگینا شایەت و مانەکەت لێ وەرناگیرێ ئەبێ بڵێی وە ئەشهەد و شاهیدی ئەدەم و دانی پێ ئەنێم کە محمد صلی اللە علیە وسلم فروستادە و پێغەمبەری خوایە پەیامی خوای هێناوە بۆ مرۆڤایەتی بۆ ئینس و بۆ جین بۆ بوونەوەر بەگشتی پاش ڕاگەیاندنی ئەم شەهادەت و شاهیدیە کردار دەست پێەکە یەکەم کردار لە دوای مسلمان بوون و شایەتمانهێنان بریتە لە نوێژی پێنج فەرزە لە شەو ڕۆژێکە مسلمانی باڵغی عاقڵ ئەبێ پێنج فەرز نوێژ بکە ئەوەی ئێوە ئەنجامی ئەدەن دوای ئەوە ئەبێ ڕۆژوو بگرێ کە ڕەمەزان هات ئەبێ زەکات بدا ئەگەر ماڵی بوو ئەبێ حەج بکە ئەمانە هەموو کردەوەن ئەمانە چەسپاندنی ئیسلامن بەکردەوە لە دوای ئیعلانکردنی شایەت ومانەکە پاشان ڕێزگرتن لە دایک و باوک بەکردەوە لە دراوسێ خۆشویستنی هاوسەر و مناڵەکانت ئەمانە کردەوەن دەیچەسپێنن دەیسەلمێنن کە تۆ مسلمانی هەروە لە بواری ئەخلاقە ڕاستگۆی و ئەمانەت و سەبر و حلم و تەواضوع خۆبەکەم زانین و سەخاوەت و ئازایەتی و جوامێری و چەندین سیفەتی تر ئەمانەش دەبێ لە ئەخلاق و ڕەوشتی ئەو کەسەی ئەڵێ لا الە الا اللە محمد رسول اللە ڕەنگ بداتەوە ئەمڕۆ مسوڵمانان لە دروشم و دەربڕین و خۆشەویستیماندا تا ئەندازەیەک باشین بەڵام لە ڕووی کردار و گوێڕایەڵییەوە بڕوا ناکەم نمرەی دەرچوون بێنین. بۆیە پێم باشە بڕیار بدەین دەست بکەین بە دەربڕینی خۆشەویستیمان بۆ سەروەر و نووری چاومان بە کردار. تەنها ئاماژە بە دوو سیفەتی پێغەمبەری خوا دەکەم لەم وتارەدا، ئەگەر ئێمە بە ڕاستی لە ژیانمانا جێبەجێیان بکەین، لە سەدا حەفتای کێشەکان چارەسەر دەبن و ئاسوودەی و دڵنیایی دەگەڕێتەوە ناومان و ناو کۆمەڵگاکەمان. پێش ئەوەی وەحی بێتە خوار، پێش ئەوەی جوبرەئیل بێت بۆ لای پێغەمبەر لە ئەشکەوتی حیڕا، پێی بڵێ اقرا لەناو مەککەدا لەناو گەلی سەرگەردان و سەرلێشێواوی عەرەبدا گەنجێ هەڵدەکەوێ باوکی نابینێ پێش لە دایک بوون باوکی دەمرێ بە شەش ساڵی دایکی ئەمرێ چۆن پەروەردە بوو چۆن پێگەیی بە هەر حاڵ ئیتر کاتێ بە کوردی خۆمان دەڵین خەت ئەدا تەمیز پەیا ئەکا چاک و خراپ لە یەک جیا ئەکاتەوە یا سبحان اللە کاڵای باڵای ئەم مرۆڤە بریتیە لە ئەخلاقی جوان ڕاستگۆیی یەک درۆی لێ نەبیسراوە لە کاتی هەرزەکاریشیدا ڕاستگۆیی وای لێ دێ گەورە ئەبێ گەورە ئەبێ لەگەڵ یا ڕاستگۆیی گەورە ئەبێ ناوی ئەنێن ئەسادق کوڕە ڕاستگۆکە ناوی ئەنێن پیاوە ڕاستگۆکە ئەسادق لەگەڵ کێ درۆی نەکردووە ئەمڕۆ لەوانەیە زۆرێکمان لەگەڵ خۆشەویست و ناسرا و خزم و مسلمانان لەوانەیە درۆ نەکەین بەس جاری وا هەیە خەڵکی وا هەیە درۆ بە واجبە زانێ لەگەڵ خەڵکی لار و خوار و خێچا بیکا. نا گیانەکەم، مامۆستا و قودوەکەت لەگەڵ بەرد و دار و بەراز و بێدینیشا درۆی نەکردووە. تۆیش ئەبێ وا بی. ئەبێ وا بی. ئەبێ درۆ لەگەڵ کەس نەکەی. یەک شاهیدی بۆ پێغەمبەر دەگێڕمەوە سەلی اللە علیه وسلم ئەو شاهیدیە لە مەکە نا لە مەدینەیش نا لە قودسیش نا شاهیدی مەلا نییە شاهیدی شێغ نییە شاهیدی ئەزان نیکێیە هی کەسێکە پێیان وتووە عەزیم ڕۆم ئێستا غەرب هەمووی دەوری ڕۆمی ئەو ڕۆژە ئەبینێ بۆیە ئەوروپا و ئەمریکاکان هەمویان بخەیتە سەر یەک ئەو زەمانەی پێغەمبەر هات بوو بە پێغەمبەری خوا ڕۆم غەرب قایدێکیان هەبوو پیانە و هیرەقل ئەی بیسێ کە پێغەمەرێ پیا بووە لە مەکە ئیدعای پێغەمەرێتی ئەکا بانگی خەڵک ئەکا و شیرک و ئەخلاقی زەمیمە و خراپ بنبڕەکە، بۆیە ئەڵێ ئەگەر ئەم جارە بیستتان لە مەککەوە خەڵکانێ هاتن بۆ وڵاتی ئێمە بۆ مەنتیقەی دیمەشق و ئەرزی ڕۆم ئاگادارم بکەن ئەوانیش ڕۆژێ ئاگاداریەکەن قافڵەیەک لە مەکەوە هاتووە خەڵکی مەکەن عەرەبن ئەڵێ بڕۆن بانگیان کەن ئەیان هێنن ئەڵێ کێ گەورە و دەم ڕاستانە کێ سەرۆکی قافڵەکەتانە ئەڵێن ئەو پیاوە ئەبوو سفیان ئەبوو سفیان دوژمنە سەرسەختەکەی پێغەمەری خوا لە مەکە کە گەورەی مەکە بوو ئەو کاتە بانگێکە ئەڵێ بە تەرجومانەکەی من چیت پێڵێم بەو پیاوە بڵێ بە عەرەبی ئەوش ئەڵێ بەڵێ گەورەم ئەڵێ پێی بڵێ پرسیارت لێ یەکەم ڕێک ڕاست جوابم بەرەوە ڕاست جوابم بەرەوە ئەوش ئەڵێ باشە بەسەر چاو ناڕۆمە ناو تەفاسیری پرسیارەکان چونکە زۆر درێژە چەند پرسیاری لێکردو دەربایی پێغەمەری خوا یەک پرسیاری لێ یەکەم یەک یەک یەک دانەیان باس دەکەم کە عەلاقەی بە ڕاستگۆیەکەوە هەیە. هیرەقل ئەڵێ بە ئەبو سوفیان، ئەڵێ ئایا ئەم پیاوە قەت درۆی لەگەڵا کردوون؟ ئەڵێ هەرگیز درۆمان لێ نەبیستووە و درۆمان لێ تاقی نەکردووەتەوە. هیرەقل ئەڵێ دەی بەخوا ئەوەڵێ کەسێ درۆی لەگەڵ خەڵکان نەکردبێ هەرگیز درۆ لەگەڵ خوا ناکە. ئەوە عەقڵە بۆیە من ئەمڕۆ بە سەرانی ئەوروپا ئەڵێم بە ئەمریکا و بە ڕوس و بە سین و بە هەموو عالم ئەڵێم بە عالمی غەربی بە گاور و بە جوولەکەیەوە بڕۆن دیراسەی حیاتی قائید و فەرماندەکانتان بکەن بزانن چی ئەڵێن دەربارەی ئەو پیاوە دەربارەی ئەو گەورە دەربارەی ئەو بەڕێزە دەربارەی ئەو سەروەرە کەسێ درۆ لەگەڵ خەڵک نەکا هەرگیز درۆ لەگەڵ خوادا ناکا چ شاهیدیەکە دوژمن شایەتیت بۆت با گەورەیە نەک بە زۆر شاید بتاشی بەرتیل بدەی خەڵک شایەتی بۆ بدا بەرامبەرەکەت لەگەڵ یەکێکا کێشەت هەیە لەسەر کڕین و فرۆشتن لەسەر عەرز و ئاو مهم هەیە بەرامبەرەکەت بڵێ جەنابی حاکم ئەشهەدو بیلا من شاهدیە دەم حەقی ئەوە هی من نییە ئەوە گەورەییە نەک بڕی بە محامی بە بەرتیل بە واسیتا ناحەقیە بکەی بە حەقی خۆت پێغەمەری خواز زۆری لە کەس نەکرد سەل الله عليه وسلم زۆری بۆ کەس نەهێنا فەرمی هەر ئەوەم مەعشەری قوڕەیش ئایا قەت درۆم لەگەڵا کردوون وتیان لا واللهی ما جربنا عليك كذبا قط نەوەڵە هەرگیز درۆمان لێ نەبیستوی فەرمی دەی من نێراوی خوام بۆ لای ئێوە بەر لە خەڵکی ئاگادارتان بکەم کە یعنی وەکو چۆن یەکێک بڵێ بە قەومەکەی بڵێ لەو دیوی ئەو شاخەوە سوپایەک یەت ئێوە داگیرتان کا پێڵێن نەغیر منیش ئینذاری ئێوە ئەکەم من پێغەمەری خوام ئیمانی پێ بێنن شوێنی من بکەون باوەڕ بە قیامەت بکەن زەرەر ناکەن ئا لەوێە ئەبوو لەهەبی مامی ئەڵێ تەبەن لەکە ئەلی هاذا جەمەعتەنا دەک خوا لە ناوت با ئەم لە بەیانەوە بۆ ئامە کۆکردینە تۆ پێمان بڵێ من پێغەمەری خوام بۆیە خوای گەورە جواب بێداتەوە لە باتی پێغەمەری خوا فەرمێ تەبەت یەدا ئەبی لەهەب وەتەب هەردوو دەستی ئەبوو لەهەب بە بڕین چێ خۆشی تیا بچێ ئەچێتە جەهنم خۆی و ژنەکەی تەواو یەکێتر بە پێغەمەری خوا ئەڵێ لەو زلانەی قڕیش لەو نەفامانەی قڕیش ئەڵێ بابە زۆر عزیێت خۆتان من دوعا بکە عیبادەت بکە قوربانی بکە ئینە شانیئەکە هوەل ئەبتەر ئەو ناحەز و دوژمنەی تۆ ئەوە دوابڕاوە تۆ دوابڕاو نیت ئەمڕۆ تەنانەت لە لە ئەرزی داگیرکراوی فەلەستینیش لە ناو جوولەکە لە فەلەستین محەممەد ناو لە هەموو شوێنە زۆرترە لە کوورەی ئەرزا یەکەم ناوە لەوانەیە سەرتان سوربمێنێ بڵێن بۆچی ئەوروپا، ئەمریکا ئاگریان تێبەربووە و وا زوو زوو هجوومەکەنە سەر پێغەمبەری خوا؟ ئاخر کەنیسەکانیان چۆڵە بێ معبەدەکانیان چۆڵە بێ عاقڵەکانیان ئیمان ئەهێنن پیاوێ قسەیە زۆر جوانی کرد لەم ڕۆژانە وتی عاقڵەکانی ئەوان خوێنەوار و عاقڵ و بیرمەندەکانیان مسلمانە بن نەفامەکانی ئێمەش بێدینە بن ئەچن بۆ لای ئەوان ئەوانەی کە دۆڕاون هیچیان پێ نەماوە ئەوانن کە ئەڵێ وەڵا فڵانەکەس لە دینی ئیسلام هەڵگەڕایەوە ئەوەی زەڕڕەیە شعور و عەقڵ و بیر و سەلیقەی تیا بێ ناتوانێ واز لە دینی خوا بێنێ بۆ؟ ئەتوانی واز لەو خۆرە بێنی؟ نەخێر ئەتوانی واز لە ئۆکسجین بێنی؟ نەخێر ئەتوانی واز لە ئاو بێنی؟ نەخێر ئەمانە دروستکراوی خوان دەی خوا فەرمێ وەکو چۆن ئەم بوونەوەرم بۆ دروست کردوون بەم جوانی و ڕازاوەیە بەرنمەیەکیشم بۆ ناردوون درۆ نەکەین لەبەر حورمەتی پێغەمبەری خوا درۆ نەکەین لەبەرەوەی ناوی خۆمان ناو ناوە ئومەتی پێغەمبەری خوا لەگەڵ کەسا درۆ نەکەین لەگەڵ ئەوەی مافمان ئەخوا لەگەڵ ئەوەی زەرەرمان لێ ئەدا لەگەڵ ئەوەی دوژمنایەتیمان نەکات درۆی لەگەڵا نەکەین ڕاستگۆ بین بۆ چونکە پێغەمەرەکەمان ڕاستگۆ بووە چەند درۆ کرێ ئەمڕۆ ئەهلی مزگەوتی شتایەتی بەڵام بەو جۆرەیش بەو جۆرەیش ئاواکە ئەیبینین حیف نییە لە پێغەمەریان پرسی مسلمان ئەکرێ درۆزن بێ فەرمی نابێ مسلمان درۆزن بێ قەت لەوانەیە ترسنۆک بێ لەوانەیە بەخیل بێ بەڵام نابێ مسلمان قەت درۆزن بێ لەبەرەوە من لەگەڵ خۆمە و لەگەڵ ئێوەشمە نابێ قەت درۆ بکەن لە هیچ شوێنێکا نابێ درۆ بکەن نابێ شایەتی درۆ بدەن نابێ سوێنی درۆ بخۆن نابێ درۆ بکەن نابێ یا مەڵێ من مسلمانم مەڵێ ئەشەدووە لا ئیلای لەڵاوشە دوێنێ محەممەد یا کەوتی نابێ درۆ بکەیت قسەکەی گەیلانیتان بیستوە شە عبدالقاری گەیلانی ڕحمەتی خوای لێبێ لە گەیلانەوەیەت بۆ بەغا بۆ وەرگرتنی عیلم دایکی سی چ لیرەیەکی ئەو زەمانە دیناری ئەداتێ و ئەی دروێت بە ناو کەواکەیە چاکەتەکەی ئەو سات جلوبەر بەری هەبوو یانی یەک پارچە نەبوو لەناوە بەری هەبوو بەریان لێدا و بە تەقەو ئەویش ئەیخاتە ناوی و ئەیدروێ بۆی ئەڵێ عەبدولقادر گیان ڕۆڵە دەخیل بم قەت درۆ نەکەی ئەڵێ دایکە بڕیار بێ قەت درۆ نەکەم وەسێتی تۆیە بێن لە ڕێگە جەردە ڕووتیان نەکاتەوە کاروانەکە ڕووتەکەنەوە یەکێک لە جەردەکان ئەم مناڵیشمان کە ئەڵێ وەرە بچکۆل ئەڵێ بڵێ ئەڵێ تۆ چی و پێ پارە ماڵ ئەڵێ وەڵا من سی دینارم پێیە ینی سی لیرەم پێیە بۆ نمونە هیچ گاڵتەی پێکا ئەڵێ تۆ سی لیرە بڕۆ یەکەتریان بانیەکاڵێ ڕۆڵە وەرە چی و پێ ئەڵێ وەڵا سی دینارم پێ وەڵای تر ئەمیان ئەڵێ بەخوالەوەچێ ڕاستکە قۆڵ یەگرێ و ئەی بابە لای ڕێسی جەردەکان ئەڵێ گەورەم ئەم پیا ئەم مناڵە واڵێ ئەڵێ ئادەی بی بشکن ئەی بیشکنن ئەزان بەڵێ ئا لێرە دینار و لیرەکانی لێرە قایم کردو ئەوان ئەڵێ چی وای لێ کردی لەگەڵ ئێمەی چەتە درۆ نەکەی ئەڵێ وەسیەتەکەی دایکم وەسیەتەکەی دایک بەڵێ دایک و چی ئەڵێ لە ماڵ دایکم پێ وتم ڕۆڵە قەت درۆ نەکەی لەگەڵ کەسا من چۆن نەتوانم درۆ لەگەڵ ێوا بکەم لە کاتێکا پارەم پێ و دینارم پێ دایکم وتێتی قەت درۆ نەکەی من بە دوای زانستە ئەڕۆم ڕەیسی چەتەکان لە کێشێ بەسەری ئەڵێ ماڵکاولی بۆ ئێمە ئێمە بەمە ماڵ و مناڵی خۆمان پەروەردەکەین ناوچوانی ماچەکە ئەڵێ حەچیتان لێ سندون بیان دەنەوە بەخاتری ئەم مناڵە لەسەر دەستی ئەواتەوە بەکە واز ئەێنێ لە چەتەی ئێمە خەریکی چین مسلمانان ئێمە هەر ئەقیڕێنین هەر باوکەڕۆ هاوارمانە هەنگاوێک لە پێغەمبەر نزیک ناکەوینەوە نە لە ناو ماڵمانە نە لە ناو باخمانە نە لە ناو دوکان و بازرگانیمانە نە لە ناو سیاستمانە نە لە ناو عشایریمانە نزیک ناکەوینەوە لە پێغەمبەر زۆر دوورین لێی ئێ چۆن لە ڕۆژی قیامەتا ڕوومان بێ لە خزمەتیا بڵین ئێمە ئومەتی تۆین ئەڵێ ئێوە ئێوە ئومەتی من بن یەکێک لە یارانی پێغەمەری خوا خوبەیب خوبەیبی کوڕی عەدی کوڕی مالیک ئەوسی ئەنساری ئەسیرەکرێ مشریکەکان ئەسیریەکەن بەدی لەی گرن ئەیانەوێ بیکوژن ئەڵێ مەم کوژن تا دوور کات نوێژەکەم ئەڵێن باشە هەموو کەسێ ئەمری ئەدامی دەرچوو ئازا دەچیەکە ئەچێ دەست نوێژە گرێ و دوور کات نوێژەکە کە لێ بێت و سڵاوەداتەوە ئەڵێ سوێن بەخوا لەبەرەوەی نەڵێن لە ترسانە درێژی کردەوە زۆر زۆر لە نوێژەکەما زۆر ڕۆئەچوم و درێژمە کردەوە بەس بۆیە زوو تەواوم کرد اینجا ئەیێنن ئەی بەسنەوە بەدارە و تیربارانی کەن ئەڵێن بابەر لەوە تەماحە بخەینە بەری ئەڵێ ئەوەت ئەدەی نیە ئەڵێ ناوەڵا ناتوانم ئەڵێ یەک پرسیار و لەکەین ئەڵێ بەڵێ ها ئەڵێم باک دروشم بکەین بەچی دروشم بکەین بەچی بەکردەوە ئەڵێن حەزت ئەکر ئێستا محەممەد لەو جێگەی توە ببەسرایەتەوە بەو دارەوە ئێمە تیرمان لێبایە تۆ لە ماڵا بوویتایە توخوا با بڕیار بەین مەڕۆنە بڵێن مامۆستا تاهیر حەشری کرد مەلاکە حەشری چی کرد حەشر بڵێن مامۆستا وەسیەتی بۆ کردین نەسیحەتی کردین درۆ نەکەین درۆیەت بەربین و ئەگرێ درۆیە بینەقاقەت ئەگرێ درۆ زۆر و بۆیەنێ بڵێ نایکم نایکەم نایکەم بزانە سەرکەوتوو ئەبی یا نام بزانە شەفاعەتی پێغەمەری بۆ واجبە بێ دووەم سیفەتی پێغەمەر ئەمانەتە ئەمین ناوی دەرکرد بە ئەمین دوای بوو بە ئەستادی قەل ئەمین کوڕە گەنجە ڕازگۆ دەستپاکەکە گەورە بوو یەشتا نەبوو بوو بە پێغەمەر سەل الله عليه وسلم قڕیش لە ناو خۆیانە شەڕیان بوو لافاو دابووی لە کەعبە تێکیا بوو کەعبەیان دروست کردەوە پیرۆسترین شت لە کەعبا کوێی حەجەر ئەسوە دە بەردە ڕەشەکەیە ئەو بەردەی کەوا سەری پیاکەی و دەستی لێ ئەدەی و ماچیەکەی ئەمیان وتی ئەبێ ئێمە داینێن ئەوان وتی ئەبێ ئێمە دە خەریکو بێ بە شەڕ و فەرتەنە ناویانە وەڵا پیاوێکی عاقڵ وتی بابە باواز بێنین وتیان چییە؟ وتی من قسەیەکتان بۆکەم لە گوێم بکەن وتیان چییە؟ وتیان سبەینێ بەیانی زوو هەرکەسێ ئا لەو باب و سەلامەوە ئەخر کەعبە نەوە دوو ئەوەنە دەرگای هەیە نەوە هەش دەرگای شتێکی وایە هەرکەس لەو باب و سەلامەی ماڵی خواوە هاتە ژوورەوە هەر کەسێ بوو بڕیار بین ئەوە بکەین بە حەکەم هەر قسەیەکی کرد لە گوێی بکەین وتیان وەڵایی قسەیەکی باشە تەوان کەسیش ئەم قسە ناکا وەڵا وەستان و دەی دەی دەی دەی وەڵا محەممەد المستەفا بەدەست نوێژەوە باڵێن هاتە ژوورەوە بۆ بیت هاتە ژوورەوە بۆ ماڵی خوا لە کوێوە لە دار و سەلامەوە لە دەرگاکەوە وتیان ئەرەوەڵا سادی قل ئەمین هات جارە ئێستا مەسلحاتیان نەکەوتوەتە خەتەر خۆشیانەوێ ئێستا بڕای پێەکە ئەرەوەڵا ڕاستگۆ دەستپاکەکە وەرە وەرە محەممەد گیان فەرموو، وتی، ئێمە ئەمە کێشەمانە، ئادەی تۆ چ ڕێگەیەکمان بۆ دانێی؟ وتی، وەڵا من ڕێگەیەکتان بۆ دانێم ئەگەر لە گوێم بکەن. وتیان، خۆمان بڕیارمان داوە هەر کەسێ لەوە بێ لە گوێی بکەین. عەبایەکی لەبەرا بوو، شاڵێک لەبەریا بوو وەکوو بلا تەشبی، جبەیەک، جبەکەی داکرد. دەستی برد بەردەکەی هەڵگرت خستێنە سەر عەباکەی خۆی. دوایی بانگی کرد، ئادەی سەری تایفەکان، بڵێن حەوت ڕەیس عەشرەت بوون، ئادەی یەکی چمکێکی ئەم عەبایە بگرن. هەرەکی چمکێکی بگرن بەرزی کەنەوە بەرزی کەنەوە بەرزی کەنەوە بەرزیان کردەوە گەیشت ئەو شوێنەی کە دیوارەکە شوێنی حەجاری لەسۆد بوو دەستی مبارەکی بر بەردەکەی بر لە شوێنی خۆی داینا وتیان خوای گەورە جەزاو باتۆ چۆن ڕزگاری کردین چ عقلێکە ئەمە ئەمە ئەگەر ئەمین نەبوایە قبولیان نەکرد کەوا حەکەمیان بێ قبولیان نەکرد قبولیان نەکرد ئەی گەورەیەکەی بر بۆ خۆیان زانی گەورەی ناوێ ئەیان زانی ئەمە نمونەیەکی بچکۆلە لە ئەمانەتی پێغەمبەر نمونەی دووەمی و تەواوی تر خەدیجە دەوڵەمەندترین ئافرەت بووە لە مەکە بازرگانی هەبووە سەرمایەدار بووە غوڵامێکی هەبووە خادیمێکی هەبووە ناوی مەیسەرە بووە مەیسەرە لەگەڵ توجارەتەکەیا ڕۆشتووە بۆ شام و بۆ یەمەن و هاتۆتۆ جارێک پێغەمەری خوا صلی الله علیه وسلم بە دوای ئیشا ئەگەڕێ بۆی بڕا بەڕێوە ژیانی ئەڵێ مەیسەرە بڕۆ بەو محەممەدە بڵێ تەمان ئامۆزان لە پشتا پێی بڵێ بزانە نایە لەگەڵ تا بۆ ئەم سەفرە یارمەتی و باو شتێکیشی بۆ حسێ بکەم مەسەرێش ڕا پێڵ ئەڵێ بەرێوەڵا حەزەکەم جاگەر خەدیجە من قبول کا بەوەی لەگەڵ کاروانیا بڕۆم کێ ئەوەی دەسەکەوێت بە یەکەوە ئەڕۆن بەس خەدیجە بە مەسەرەی و تۆ مەسەر ها لە ڕێگە ئاگاوی لێبێ ئاگاوی لە هێسر و توجارەتەکەم نەبێ ئاگاوی لە محەممەد بێ بزانە چی ئەکا چی ئەخوا چۆن دا ئەنیشێ چۆن هەڵ ئەسێ حتاەتەوە ئەبی بە کامێری شاراوە بەسەر ئەم پیاوە ئەڵێ بەڵێ گەورم ئەڕۆن و یەنەوە پەڵە هەورێک سێبەری بۆ کرد بۆی خۆر لێی نەدا ئەڵێ ئەمەم بینی بە چاوم لەم سەفرا چەند جار مەیسەرە ئەڵێ دوایی کە چوونە لای ڕاهیبەکە هەندێک پرسیاری لێکرد تۆ ناو چیە و تۆ وتی ناوم مەیسەرەیە وتی ئەو پیاوە لەگەڵ تا خەڵکی کوێ وتی خەڵکی مەکەیە تی ناوی چێ وتی ناوی محەممەدە پێغەمەری خوا درەختێ لای ئەشکەوتەکە بوو چوو لە ژێر درەختەکە دانیشت مەیسەرە ئەین وتی، بوحەیرای ڕائیب وتی، سوێند بە خوا، یەک پێغەمبەر نییە لە ژێری ئەو دارە دانەنیشتبێ، هەموویان لە ژێر ئەو دارە دانیشتوون، ئەوەش پێغەمبەرە. ئینجا توجارەتیان کرد، قازانجیان کرد، زۆر بە نەرمونیانی و بە ئەدەب لەگەڵ کڕیارەکان، لەگەڵ مەیسەرە هاتنەوە، بۆی گێڕایەوە بۆ خەدیجە، خەدیجە وتی، ئەوە ئەوە لەیلای منە کە بە دوایە ئەگەڕێم. ئینجا ژنێکی ژیری ڕاسپارد، وتی بڕۆ بە محەمەد بڵێ بۆ ژن نایەنی. خەدیجە ژنێکی ژیری ڕاسپارد، وتی بە محەمەد بڵێ بۆ ژن نایەنی. ژنەکە چوو وتی محەمەد بۆ ژن نایەنی. وتی جا کێ ژن بە منەدا کوڕێک بم هەتیوی بێ باوک و دایک بم بێ پارە بم بێ خانوو بم وتی ئەگەر ژنێکی باش هەبێ ڕازی بێ پێ و ئەیکەی وتی کێ وتی خەدیجێکی خۆی وتی، خەدیجە! هەرچی گەورەی مەکەیە داوایان کردووە نەیکردووە. وتی، ئامنەزانم ئەیکا. وتی، دەوەڵا مەمنوون ئەبم. وەڵا خواستبێنی نارد و خەدیجە شووی پێ کرد و بە گیانی و بە ماڵی و بە مناڵی و بە عەقڵی و بە هەموو شتێکی بوو بە خادم و خزمەتکاری پێغەمبەری خوا. چی وای کرد لە خەدیجە؟ ئەمانەتی پێغەمبەری خوا. پێغەمبەر ئەمین نەبووایە خەدیجە بە فلسێنەی گەرەک بوو. بۆیە گەنجەکان. خوێنەوارەکان ئێستا گەنجی وا هەیە باوکی حەماڵیەکە حچی نییە حیچ بەڵام ئەم کوڕە شەهادەیەکی لە مەسەرن لە قسمی ئایتی ئیشەکە لە ژمێریاری ئیشەکە لە شتێک لەوانەی کەوا لە تەرجمەی ئینگلیزی ئیشەکە دەوڵەمەنێک پێزانێ ئەی با بۆ لای خۆی ساڵێک ئەی خاتە سەر ئیشێ دوایی ئەزانێ پێیەتی ئەی خاتە سەر ئیشێکی تر دوایی خاتە سەر سنووقەکەی خۆی ئەیخات ئەیکا بە ئەمینی سندوقی پارەکانی بۆ ئەمینی کوڕەکە وای لێکرد ئەمینی و دەستپاکی وای لێکرد ئەگەر ئەتانەوێ لە دنیا بەڕێز و بە حرمەت بن ئەمین و ڕاستگۆ بن ئەگەر ئەتانەوێ لە قیامەت پێغەمەر شەفاعەتان بۆ بکە ئەمین و ڕاستگۆ بن بەڕێزان ئەزمەیەکی گەورە و کێشەیەکی گەورە یەخەی غەربیشی گرتووە و یەخەی عالەمی ئیسلامیشی گرتووە لێرە و لەوێ کوڵە کوێرە فڕێدەنە سەر ڕێگەمان وازانن ئێمە هیچمان نەبینیوە وازانە ئێمە نەمان بیستووە مسلمان سەر ببڕێ لەم عالەمی ئیسلامیا و مسلمان بکوژرێ و مزگە و بڕوخێنرێ و بە جیهادیشی بزانێ لەبەر خاتری خوا بڵێ لەبەر خوا ئەوکوژم وازانێ ئێوەمان نەبینیوە وازانە ئێمە ئەوانەمان ناردووە لەوێ پەلاماری خەڵکە دەن و ئەیکوژن و ئەوانە وازانە ئێمە پێی ڕازین منە لەسرە مینبەرە ئالێرە ئالێرە ئالێرە وتم لە ڕووداوەکەی خێڵی حەمە وتم ئەوانیش لە پشتی عەنەبەوە بوون وتم خوایە من بەریم لەو خوێنە بەریم لەو لەو لەو کردەوەی کەوا ئاوا کراوە من بەریم لێرە بۆ ئەوێ ئەی ئیستا من ڕازی بووم بەوەی کەوا ژن بکوژرێ و مناڵ بکوژرێ و مامۆسا بکوژرێ و ئەوە نەخێر هەرگیز ڕازی بی پێی ئەبی بە شەریکی خوێنەکە جیهاد و ئیسلام سەرخستن بەوە ڕازی نابێ چەپڵە لێدەی بۆ کەسێکە خەڵکە کوژێ خەڵک سرە بڕێ نە بەوە ئەبێ نەسرەتی ئەم دینی خواب دەی بەوەی کە پێتەگرێ یارمەتی ئەم دینی خوا بدەی ئینجا ئێستا لە لە فەرەنسا حەوت ملیۆن مسوڵمانی تیایە یەکێک ئەڕوا جوندی ئەکوژێ معلیمی ئەکوژێ پەلاماری ئافرەتێکەدا بە خەیاڵی خۆی ئەمە کەعبەی ڕزگار کردووە لەو لاوە ئەم حەو ملیۆنە ئەکەونە مەزەق ئەکەونە زەحمت ژیانیان تاڵە بێ سوکایەتیان پێکرێ گاڵتە پێغەمەرەکەمانەکرێ گاڵتە بە دینەکەمانەکرێ یعنی چیت کردۆ دنیا تەنگ کردەوە. دووەمینی، ئەو وڵاتانە ئەوەی کە ئەڕوا بۆ ئەوروپا بە معاهەدە ئەڕوا یانی پەیمانی هەیە لە بەینی ئەم کەسەی ئەچێتە ئەوروپا لەگەڵ وڵاتەکە پەیمانیان ئەداتی ئەڵێ من ئەبم بە هاوڵاتی ئێوە ڕێز لە یاساکان تەگرم ڕێز لە ئەو ئەو بەڵێن نامەی کە داوە پێت ئەیگرم ئەیگرم ئەیگرم دەی دەی دەی ئەمە تۆ بەحەتدا خی گەورە فەرمیەوە ئەتیم و ئیلەیهم عادەوم تاڵانی نەهاتووم بۆیە من وەکو ڕازی نیم بەوەی مسلمانێک کەس بکوژێ بە ناحەق لە بەرەی جەنگانەبێ لەبەر خاتری خوا ئەو وەسابێت تۆ بکوژێ تۆ بڵێ لا ئیلاهی لەڵا ئەویش باوەڕی بە تۆ نەبێ و بەدینی تۆ نەبێ ئەگەر جەنگ ڕووی یا بەرامبەر بە یەک بوون ئەو تۆ ئەکوژێ تۆش ئەتوانی ئەو بکوژی بەڵام ئیتر مەدەنی و ئەمانە بە هیچ جۆرێ هیچ مسلمانێک لەگەڵ یانە و پێی ڕازی نین، لەگەڵ ئەوەیشا ڕازی نین نە سەرۆکێک، نە حیزبێک، نە پەرلەمانێک، نە حکوومەتێک، نە دەزگا و ڕێکخراوێک، نە هیچ کەسێک سووکایەتی بە خوامان بکا، بە پێغەمبەرمان بکا، بە ئیسلاممان بکات و بە موقەدەساتمان بکات، لێی قبووڵ ناکەین، ڕازی نابین، لێی قبووڵ ناکەین، خۆ دنیا ناڕووخێنین، خۆ قومبەلەی زەڕەمان نییە، خۆ سارووخی عابرالقاراتمان نییە، هەر بەمە ناڕازی دەرەبڕین، ئەڵێین قبووڵی ناکەین. وەڵاهی قوڕێک ئەگرنەوە لێی دەرناچن لێی دەرناچن هەرگیز لێی دەرناچن بە عەقڵ ئێوە پێتان دەڵێن وڵاتی دیموکراسی بە عەقڵ ئەو کێشانە حەل بکەن ئەوەی ئیسلامی و تونڕەوەوە قسەی ئێوە خەڵکە کوژێ بیگرن مەیکوژن بیگرن محاکەمەی بکەن ئەوەی جولەکەیە مەسیحیە عەلمانیە توندڕەوە ڕازڕەوە ئەویش بگرن محاکەمەی بکەن محاکەمەیەکی عادلانە ئێمە پێغەمەر پێی وتین بڕۆن بۆ حەبەشە لەوێ مەلیکێکی لێیە لای ئەو کە زڵمی لێ ناکرێ ئێمە ئێوەمان لە جێگەی نەجاشی دانا نەمانزانی زوڵم مەکەن، زوڵم مەکەن، با ئەو سیمەتان لەدەست نەدەن، با ئەو وڵاتەتان وێران نەبێ، بە جوانیەکەتان بمێنێ کە ئێوە وڵاتێکن ڕێز لە مافی مرۆڤ ئەگرن، ئەو مرۆڤە هەر ڕەنگێکی هەبێ، هەر دەنگێکی هەبێ، هەر موعتەقەدێکی هەبێ، وابکەن گەورە ئەبن، وابکەن سەروەر ئەبن، برایەتی و ئنجا ئەوکاتە حەزاراتی حەزارەتی ئیسلامی و مەسیحی و جوولەکە و و دینەکانی تریش هەموو بە یەکەوە ئەیان کرێ سەرزەوی ئەبێ بە بەهشت نابێ بە دۆزەخ و نابێ بە بە دووکەڵە دووکەڵستان خوا لە گوناهی منوێش خۆش بێ خوا عقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوت و سەرفەرازمان بکە خی گەورە لەم ڤایرۆسی کۆرۆنا بمان پارێزی ئەوانەی توش بوون شیفاان بدەیت خوایە ئەوانەی توش بون شیفایان بدەی خوایە هەر کەسێ هەر دەردێکی هەیە هەر نەخۆشیەکی هەیە شیفای بدەی هەر ماڵێ مشکیلیان هەیە خوایە چارەسەری مشکیلەکەیان بکەی خوایە ڕەحم بە هەموو لایەکمان بکەی داواتان لە یەکەم بەڕێزان بە تایبەتی ئەوانەی لە فەیسبووکان داواتان لە یەکەم کەلیمەی نەشیاو منووسن کەلیمەی ناشیرین منووسن زۆر ناشیرینە ڕەیسی وڵاتێک چەند ملیۆن حەوت ملیۆن هەر مسلمانی تایە بیکەی بە سەک ڕایکێشی بیکەی بە گوێدرێش سواری بی هەر زۆر عیبە هەر زۆر ناشیرینە عەلەمی وڵاتێک کە ئەو ژنەشک مریەم کە مسلمان بووە عەلەمی ئەویشە تۆ بێی پێی پیا بنەی مەکە